الحمد لله حمدا كثيرا كما امر والصلاه والسلام على حبيبنا محمد سيد البشر وعلى اله واصحابه ما اتصلت به عين بنظر واذن بخبر وسلم تسليما كثيرا اوصيكم ايها الناس ونفسي قبلكم بتقوى الله فان تقواه اربح تجاره وبضاعه واحذروا معصيته قد خاب عبد فرط في امر ربه واضاعه وعليكم بما كان عليه السلف الصالح والجماعه فخذوا بهديهم وما كانوا عليه في المعتقد والعمل والطاعه قال الله تبارك وتعالى سڵاوی خوای گەورەتان لەسەر بێت خوشک و برایانی مسلمان لە خوای گەورە داواکارم هەروەک چۆن لە ماڵەکەی خۆیان کۆمانەکاتەوە ئاواش لە بەهشتەکەیە کۆمان بکاتەوە بە ڕەحمی خۆی لەم لاولا دەبیستین و گوێمان لێ دەبێ کە ئاینی ئیسلام هەستی نەتەوایەتی تیا نییە و مسلمانان هەستی نەتەوایەتییان لاوازە و خۆشەویستیی نیشتیمانییان کەمە و یان دەڵێن کوردایەتی و ئیسلامەتی لێک جیایە و کۆمەڵێک قسەی ئاوا کە ئەم جۆرە قسانە هەموویان بێبنەمان و هیچ ئەسڵێکی شەرعییان نییە. بۆیە لە وتاری ئەمڕۆماندا بە یارمەتی خوای گەورە باسی نیشتیمان پەروەری و خۆشەویستی نیشتیمان دەکەین لە ژێر ناونیشانی خۆشەویستی نیشتیمان بە تەرازووی ئیسلام و قورآن سەرەتا دەچینە خزمەت قورآن خوای گەورە فەرموویەتی یا ئەیها الناس ئنا خەلقناکم من ذەکەر وئونثا ئەی خەڵکینە ناس هەموو مرۆڤەکان دەگرێتەوە نەک تەنها کورد یان عەڕەب هەموو مرۆڤەکان وشەیەکی گشتگیرە ئەی خەڵکینە ئێمە ئێوەمان لە نێرومەیەک دروست کردووە لە ئادەم و حەوا سەلامی خوان لەسەر بێت کەواتە ئێمە هەمومان لە ئادەمین ئادەمیش لە خۆڵە بۆیە ئەگەر سەرنج دەین کە خۆڵ هی وا هەیە خۆڵی وا هەیە سپیە هەیە ڕەشە هەیە سوورە هەیە زەردە مرۆڤەکانیش هەمان ئەو ڕەنگانیان هەیە کە لە خاک و خۆڵە هەیە خاچی وا هەیە ڕەقە خاچی وا هەیە نەرمە مرۆڤی وا هەیە ڕەقە مرۆڤی وا هەیە نەرمە ئەی ئینسانەکان ئێوە هەمووتان لە ئادەمن و ئادەمیش لە خۆڵە وجعلناکم شعوبا وقبائلا ئێمە ئێوەمان کردووە بە گەل و هۆز و تیرە و تایەفەی جیاواز بەڵێ خوای گەورە دانی ناوە بەوەی کەوا ئەو شعب بێت و شعبی کوردی هەبێ و شعبی فارس هەبێ و شعبی عرب هەبێ و شعبی تورک هەبێ دەی مادام خوای گەورە ڕازیە بەوەی کەوا بڕیاری داوە ڕازیە کە من تیرە و هۆزم هەبێ و گەل و نەتەوەم هەبێ دەی ڕازیشە بەوەی کە هەموو شەعبێک سەربەخۆیی هەبێ و ئازادی هەبێ دەی ئەوە چێ لە خەریتەی جیهانە منعی کردووە بنووسێ کوردستان بێگومان زلهێزەکان و بێباوەڕانن خۆ عمەری کوڕی خەتاب ئەوەی نەکردووە ئەوە ئەگە ئیسلام بویایە چەندی دەهۆڵیان بۆ لێدا خوێندەوارەکان ئاگادارن لە ئیتفاقی ساڵی 1916 سایکس بیکۆ ئەوان نانێش میلەتی کورد لە خەریتەی جیهانا شوێنی هەبێت دەوڵەتی کوردی هەبێت ئەینا خوای گەورە بڕیاری داوە هەموو شعبێک دەبێ هەبێت وە زمان و ڕەسەنایەتی و قەبیلە و تیر و هۆز ئەمە بڕیاری خوایە لە هەر دەوڵەتێکیشدا ئەگەر ناسنامەی ئەو میلەتە سڕایەوە کە هەمووتان لە دایک و باوکێک بوون و بۆ ئەوە دروست بوون کەوا یەکتر بناسن ئەی بۆ بەربوونەتە گیانی یەکتر ئەی بۆچی پەلاماری یەکتر دەدەن و یەکتر دەکوژن یەکتر جینۆساید دەکەن لە کاتێکدا ئێمە هەمومان برای ئینسانین ئەگەر دین و بیر و باوەڕیشمان لێک جیابێت ئەی بۆچی وا پەلامار یەکتر دەدەن چی قەوماوە بۆ لە بیرتان چۆتەوە برایەتی ئینسانی جا خوای گەورە فەرموویەتی ئێمە ئێوەمان کردووە بە گەل و نیشتیم نەتەوە تیرە و هۆز بۆ ئەوە یەکتر بناسن ئەو جار ئین ئەکڕەمەکم عند الله ئەتقاکم چێ زۆر بەڕێزە لای خوا ئەتقاکم ئەوەی کەوا بە تەقواتر بێت ئەوەی کە لە خوا نزیکتر بێت ئەوەی کە لە خوا بترسێت ئەتقاکم نەیفەرمووە ئەغناکم ئەقواکم ان اللە علیم خبیر، خوای گەورەش عەلیمە و ئاگادارە، دەزانێت کێ ڕاست دەکا و کێ درۆ دەکا و کێ تەقوای هەیە و کێ تەقوای نییە. ومن آیاته اختلاف ألسنتكم وألوانكم لە نیشانەکانی خوای گەورە جیاوازی زمانەکان جیاوازی ڕەنگەکان هەر کەسێک منعی زمانێک بکا لە وڵاتێک ئەوە دژایەتی ئاەتێکی خوای گەورەی کردووە ئەوەتا هاوەڵان خوا لێیان ڕازی بێ بە نیشتیمانەکەیان ناسراونەتەوە ئەمەیان بیلالی حەبەشی حەبەشە دەوڵەتێکە هەموو دەزانین ئەمیان سەلمانی فارسی ئێرانی نەبوو بە سەلمانی عەربی ئەمیان سوهەیبی ڕۆمی ئەوروپای ئێستا نەبوو بە سوهەیبی عەربی فلانی حەزرەمی و فلانی یەمانی هاوەڵان بە ناوچە و نیشتیمان و وەتەنەکەیان ناسراونەوە، ئەی ئەوانە چ بنەما و چ قسە و بەڵگەیەکیان پێیە کە دەڵێن لە ئیسلامدا نیشتیمان پەروەری و خۆشەویستی نیشتیمان نییە؟ ئەوەتا پێغەمبەر گیان صلی اللە علیه وسلم کاتێک کە لە مەککە دەریان کرد موشریکین و بێباوەڕان، فەرمووی، وەڵڵاهی ئینەکی ئەحەببو بیلادی اللە ئیلەیە، ئەی مەککە، سوێند دەخوا پێغەمبەر صلی اللە علیە وسلم، ئەی مەککە، تۆ خۆشەویستترین وڵاتی، خۆشەویستترین شوێنی، یان ئەحەببو بیلادی اللە ئیلەیە، خۆشەویستترین وڵاتی لە هەموو وڵاتانی خوا، لولا ان المشرکین اخرجونی ما ترکتکی، ما ترکتکی، ئەگەر موشریک و بێباوەڕەکان دەریان نەکردبام، وەڵڵا بەجێم نەدەهێشتی. اللە لەو نیشتیمان پەروەریە لەو خۆشەویستی نیشتیمانە خۆ پێغەمبەر صلی الله علیه و سلم مدینەشی خۆش دەوێت هەموو وڵاتانی ئیسلامی خۆش دەویست بەڵام مەکە کە زێدی باو با پیرانەتی وڵاتی دایکە لە هەموو شوێنێک زیاتر بەلایەوە خۆشەویستە شام شەکرە وڵات شیرینترە ئاوارەکان دەزانن دەربەدەری چەند ناخۆشە، ئێستا ئاوارە دەزانێ کەوا خاک چەند شیرینە، وڵات چەند شیرینە. بەڕاستی بۆیە دوورە وڵاتی زۆر سەخت و گرانە لەبەر خۆشەویستی ئەو نیشتیمانە. هەر لەبەر ئەوەیە پێغەمبەر صلی اللە علیە وسلم سەبارەت بە کۆچبەران و موهاجرینەکان فەرموویەتی، الهجرە تجب ما قبلها. واتە کۆچکردن تاوانەکانی پێش خۆی هەمووی ڕەش دەکاتەوە لەبەر سەختی کۆچ و ئاوارەی و دەربەدەری لەبەر ئەوەی زۆر سەخت و گرانە ماڵوێرانی و ئاوارەی و دەربەدەری و بەجێهێشتنی ئەو هەموو یادگاری و زێدی با و باپیران دەی ئەوە خۆشەویستیەکە لە ئیسلامدا هەیە بۆ خاک و وڵات لە کاتێکدا پێغەمبەر گیان بە قوربانی بم صلی الله علیه وسلم فێرمان دەکا کە خاچی وڵات دەرمانی برینانە برین ئەوەتا پێغەمبەر صلی الله علیه و سلم فێری کردوین کە لە شوێنێک برینێکتان لە شوێنێکدا برینێکتان بۆ دروست بوو بە پەنجەی شایەتمان بە تفی قورئان خوێن لەگەڵ خۆڵەکە تێکەڵی کە و بیدە لەسەر برینەکە دەبێ بە شیفا بە ئیدنی خوا بسم الله تربة أرضنا برقة بعضنا تشفى به سقيمنا بإذن ربنا دەڵێ بسم اللە بە خاک و خۆڵی ئەو ئەرزە بە تفی هەندێکمان ئەوا نەخۆشەکەی پێچادەبێتەوە بە ئیزنی خوا دەی هەها خاک و خۆڵی وڵات چەند شیرینە ئیمانداران بەڵێ بەڕێزان هەر بۆیە دوعای دوورە وڵات قبوڵە ئەوانەی کە ڕێبوارن ئاوارن ئەوانەی کە لە وڵات دوورکەوتونەوە ئەوەندە خۆشەویستن لای خوا چونکە ئازاریان زۆرە چونکە خەمیان زۆرە چونکە دوورە وڵاتی ناخۆشە بۆیە دوعاکانیان قبوڵە و پێغەمبەر صلی الله علیه و سلم لە فەرمودێکا فەرموویەتی سێ دوعا هەن ڕەت ناکرێنەوە یەکێکیان دعوت المسافر حتی یرجع دوعای مسافر و ڕێبوار هەتاوەکو دەگەڕێتەوە دوعاکەی قبوڵە تەنانەت خۆشەویستمان فێری کردوین ئەگەر چوین بۆ سەفەرێک زوو بگەڕێینەوە کاتێ ئیشەکەمان تەواو بوو هەرکە ئیشەکانمان تەواو بوو لە سەفەر زوو بگەڕێنەوە ناو ماڵ و منداڵ بۆ ناو خاچی وڵات بۆ زێدی باب و باپیران تەنانەت ئەگەر ئەو سەفەرە زۆر زۆر پیرۆزیش بێت تەنانەت ئەگەر سەفەری حەجیش بێت پێغەمبەر صلی الله فرموویەتی اذا قضى احدكم حجه فليعجل الرجوع الى اهله فانه اعظم لاجره فەرموویەتی ئەگەر کەسی حەجەکەی تەواو کرد حەچەند پیرۆزە دەی ئەگەر حەجەکە تەواو کرد با پەلە بکات بۆ گەڕانەوە بۆ ناو ماڵ و منداڵی چونکە ئەوەیان پاداشتی زیاترە تەماشاکەن لە سەفەری حەجە کە تەواوبووی خێراب گەڕێەوە بۆ خاچی وڵات وڵات شیرینە خۆشەویستە ئەوە ئیسلامە ئەوە پێغەمبەر گیانە فێرمان دەکات کەوا وڵاتمان خۆش بوێت خەڵک و خاچی خۆمان خۆش بوێت خیانەتی لێ نەکەین، نەیفرۆشین، بازرگانی پێوە نەکەین. بەڵام کێ ئەوەی دەکا؟ کەسێ لە خوا بترسێ و تەقوای هەبێ. بۆیە لە کۆنەوە وتراوە لەوە بترسە لە خوا ناترسێ. بەڵێ بەڕێزان و خۆشەویستان، ئاوا لە ئیسلامدا نیشتیمانپەروەری و خۆشەویستی خەڵک و خاکمان هەیە، بەڵام بە مەرجێ ئەو خۆشەویستییە نەگاتە نەتەوەپەرستی و دەمارگیری و ڕەگەزپەرستی، چونکە ئەوە لە ئیسلامدا ڕەتکراوەتەوە، لە ئیسلامدا نەتەوە ویستی هەیە نەک نەتەوەپەرستی، ئێمە دار و بەرد و شاخ و کەژ و کێو ناپەرستین، ئێمە خودا دەپەرستین، بە ئەمری خواش وڵاتمان خۆشدەوێت، لە ئیسلامدا ناسیۆنالستی و عەسەبیەت و دەمارگیری ڕەتکراوەتەوە، دعوها فانها منتنە، تەرکی کەن ئەو دەمارگیری و قەومییەت و ڕەگەزپەرستییەی کەوا لە سنووری شەرع تێدەپەڕێ. هەر ئەو دەمارگیرییەیە، ئەو ناسیۆنالیستەیە کە ئەو دەوڵەتانەی هەندێک قەومی کەیان تێدایە، ئەوەتا نایەڵن بە زمانی خۆیان قسە بکەن، نایەڵن کەلتوور و ڕەسەنایەتی خۆیان بپارێزن، نایەڵن بە زمانی دایکیان بخوێنن، ئەوە قەومییەتێکە کە لە سنووری ناسیۆنالیستیدایە. ئینا لە ئیسلامدا دەبێ هەموو قەومێک زمانی خۆی، کەلتووری خۆی، ڕەسەنایەتی خۆی پارێزراو بێ، ئەگەر وات نەکرد ئەوە دژایەتی پێچەوانەی ئایەتێکی خوای گەورەت کردووە. بەڵێ بەڕێزان ئەمە ئەو ئیسلامەیە کە هەر گەل و کۆمەڵێک باوەشی تێوەرێ نابێ، هەر گەل و کۆمەڵێک پابەند بوو بێ بە ئیسلامەوە، بە قورئان و سوننەتەوە سەربەرزی دنیا و دواڕۆژ بووە. بەڵگەیشمان. عەرەبەکان کاتی خۆی هەتا پابەند بوون بەم قورئان و سوننەتەوە پەیامەکەیان نەببوو بە پەیامێکی عەلمانی، عروبە و قەومیەت هەتاوەکو پەیامیان ئیسلامیەت بوو توانیان دەست بەسەر دونیادا بگرن بەڵام دوای ئەوەی کە لە پەیامی ئیسلام لایاندا بۆ ئوممە عەڕەبیە و بۆ عروبەت ئەوە زەلیل بوون و لەو یەک پارچەییە بوون بە بیست و سێ پارچەی زەلیلی داماو لە ژێر دەستی زلهێزەکان و لە بەرامبەر ئیسرائیلدا دەسەڵاتی منداڵێکیان نییە بەڵام تا دەستیان بە ئیسلامەوە بوو زۆر عزیز بوون دوایی زەلیل بوون ئەوجا تورکەکان دەستیان لە ئیسلام باوەشیان تێوەرێنا و هاتن لە خزمەت ئیسلامدا بوون ئەوە تا هەتا ئەوەندی لە خزمەت ئیسلامدا بوون دەوڵەتی عوسمانی چەندین سەدە دەستی بەسەر دنیادا گرتبوو دوای ئەوەی کەوا ئەوانیش دوورکەوتنەوە لە دین و بەهۆی نەزعیەی قەومیەت و ڕەگەز پەرستیەوە ئەوە ئەوانیش بوون بە یەک پارچە و ئێستا وەک جاران نەماون بۆیە بەڕێزەکانم نیشتیمان پەروەری و خۆشەویستی نیشتیمان لە سنووری شەرعدا ئەمە خوا و پێغەمبەری خوا ڕێگەی پێداوە و ئێمەی مسلمان خۆشەویستی خەڵک و خاک و خۆشەویستی گەل و نیشتیمانمان بە بەشێک لە دینداریمان دەزانین، یەعنی هەر کەسێک خۆشەویستی خەڵک و خاک لە نوێژ و ڕۆژ و عیبادەت جیاکاتەوە لێی حاڵی نەبووە، چونکە خۆشەویستی نیشتیمان بەشێکە لە دینداریمان، بۆیە ئینسانی موسڵمان ئەو خۆشەویستییە وای لێ دەکات کە خیانەت لە نیشتیمانەکەی نەکات، کە نەیفرۆشێت، کە نەیدا بەدەستی دوژمنانەوە. باشە ئێمە چۆن بتوانین وڵاتمان بپارێزین؟ چۆن بتوانین سەروەری و سەلامەتی کوردستان بپارێزین؟ ئەو کوردستانەی کە لە قورئاندا خوای گەورە بە منزەلەن مبارەکە ناوی هێناوە ڕەبی ئەنزیلنی منزەلەن مبارەکەن ئەو کەشتیەکەی نوح کە لە کوردستان نیشتەوە ئەو کوردستانەی کە بێشکەی دووەمی مرۆڤایەتیە چۆن سەروەری و سەلامەتی ئەو کوردستانە بپارێزین؟ خۆ هەر بە دروشم نابێ و بە تەلەفزیۆن نابێ و بە دیعایە نابێ، خۆ دروشمی جوانمان هەن، بەڵام هەر ئەو دروشمانەیە وای لێ کردووە چونکە عەمەلی لەگەڵ نییە، ئینتیمای بۆ نیشتیمان کەم بۆتەوە و لاواز بووە. ئەوە ئێمە بە تۆرە دەتوانین کەوا سەروەری و سەلامەتی وڵاتەکەمان بپارێزین بە شکرکردن بۆ خودا سوپاسی خوای گەورە بکەین لەسەر نیعمەتی ئیسلام و ئیمان و ئەم خەڵک و خاکە ئەم کوردستانە کە لە هەموو شتێکدا وەسەتیەتە و هەم لە خەتی بووم بە لەرزە و لە هەم لە هەوا و ئارز هەم لە هەوا و کەش و هەوادا لە هەموو شتێکدا لە حەدی وەسەتدا پێگە و جێگەکەی ئێمە دەبێت سوپاسی خوای گەورە بکەین چونکە نیعمەتەکان بە شوکرانە دەمێنەوە ئای کە ناشکوری گەلێک زۆرە خەڵکانێکی زۆرمان هەیە ناشکورە بۆیە بەڕاستی ئەوانە ئەو ناشکوریە وا بکەن دەیبڕێت و ئەوە خەریکە لە دەستمان دەچێت دوای شکرانە بژێری ئەو سەروەری و سەلامەتی وڵاتەکەمان بە تەخوای خوا دەمێنێتەوە ئێمە دەبێت تەخوای خوا بکەین لە خوا بترسین شەرم لە خوا بکەین پابند بین بە پەیمانی خوا و پێغەمبەریان شکان ئەگەر نوێژ و ڕۆژوانی شکەن تەماشا دەکەی بەڵام بە سیستەمی قورآن و سنت ڕازی نییە و هەر داوای سیستەمێک دەکات کە دوورە لە قورآن و سنت هەر گەل و کۆمەڵێک پەیمانی خوا و پێغەمبەریان شکان ئەوە خوای گەورە لە مقابلدا إلا سلط الله عليهم عدوا من غيرهم دژمنێکیان بەسەردا زاڵ دەکات لە غێری خۆیان ئەها دوژمن لە کوێوە هاتووە؟ لەو سەری دنیاوە هاتووە. دوژمنێکت بەسەردا زاڵ دەکا لە غەیری خۆت. دینی جیاوازە، قەومیەتی جیاوازە، لێشت دوورە، منەتشت بەسەردا دەکا، دەبێ مەمنونیشی بی. تەماشا و زەلیلی لەم ڕۆژگارە بەسەر موسڵماناندا هاتووە. لەگەڵ ئەوەشدا فاخذوا بعض ما کان فی ایدیهم. هەندێک لەوەی کە لە دەستیاندایە لێیان دەستێنێ، دەی با وڵاتانی ئیسلامی هەمووی لەسەر بەحری نەوتن، بەڵام لە وڵاتەکانی خۆیاندا نەوت گرانە. خەڵکانی کەش لە ئەوروپا و ڕۆژئاوا بە نەوتی مسلمانان خەنی بووە بۆ ئێمە نییە و بۆ ئەوان زۆرە بۆ ئێمە گرانە و بۆ ئەوان هەرزانە ڕێکخراوێکیان داناوە بۆ خۆیان سعرەکان دیاری دەکەن نابێتەوە زیاتر بێت بەرمیلی تەماشاکەن ئەمە فەرمودەکەی پێغەمبەر صلی الله عليه وسلم وەکو معجزە ئەمڕۆ هاتۆتە دی ئەوەتا دەبینی کەوا زەلیل بووین تەنانەت لە ئیسلامدا هەندێک لە زانایان دەفەرمون نەقلی زەکات دروست نییە هەتا شارەکەی خۆت زەکاتی پێویست بنا ببینێری بۆ شارێشکە هەتا سلێمانی پێویستی پێ بە فەقیر پێ نابینێری بۆ هەولێر هەولێر پێویست پێ نابینێری بۆ دهۆک بە هەمان شێوە کەواتە سەروەت و سامانی وڵاتەکەی خۆت بۆ خەڵکەکەی خۆت لە پێشترە ئەها ئەمە لە شریعەتی ئیسلامدا ئاوایە بۆیە بەڕێزان سوڵتان عەبدولحەمید خوا لێ ڕازی بێ لە سەردەمی هرتزلا کاتێ چوون ماڵ و سامانێکی زۆریان لە بەردەمیدا ناوتیان قوربان بەس جێمان بکەوە لە فەلەستین فەرمووی فەلەستین مڵکی باوکم نیە هی مسلمانانە خۆتان عزیێت مەدەن هەتا من مابم ئەوە فەلەستین جوولەکە تیا جێ نابێتەوە ئەگەر ئێمەش نەماین دوای ئێمە بەبێ پارە دەستان دەکەوێت فعلەن واش بەڵێ بەڕێزان بۆیە ئێمەی کورد بەڕاستی خەڵکانێک کە دەڵێ ئیسلامەتی و کوردایەتی لێک جیاوازە بەڕاستی ئەمە زۆر پێچەوانەیە و تۆمەتێکی بێ بنەمایە کوردایەتی ئەگەر ئیسلامەتی لەگەڵ نەبێت وەکو ئەو مەنجەڵە شیرە وایە ئەگە هەوێنی تێ نەکرێ مەنجەڵێ شیر بێنە تۆزێ هەوێنی تێ بکە دەمەیێ هەوێنە تێ نەکرد نامەیێ بۆیە بەڕاستی هەر شۆڕش و خەباتێکی ئێمە ئەگەر چونکە میلەتەکەمان موسڵمانە ئەگەر هەوێنی تەقوا و ئیسلام و ئیمانی تیانەبێ نامەیە هەر بۆیەشە دەبینی وەکو پێویست نەمەیوە بە ئاواتی خۆمان نەگەیشتووی ئەینا ڕۆژهەڵاتناسێکی ڕووسیمان هەیە کە زۆر پڕۆفیسۆر و شارەزایە لە بواری کوردناسیدا بە ناوی ڤاسیلیتا ئەڵێ کورد یعنی پاڵەوان قەت تەسلیمی دوژمنەکانیان نەبوون بەڵام کاتێ ئیسلام هات یەکسەر چوونە ناو ئیسلامەوە بە ئاشتی چونکە لە زوڵم و ستەمی دەوڵەتی فارس و دەوڵەتی ڕۆمەکان بێزار ببوون چونکە لە بەرژەوەندی کوردەکاندا بوو ئیسلام تەماشاکەن بە ڕێزەکانم بۆیە بەڕاستی ئێمە بە تەقوا و بە هەوێنەکە دەتوانین ئێمە سەروەری و سەلامەتی خاچی کوردستان بپارێزین بۆیە ئەوانەی کە لە خوا ترساون لە سەرکردەکانمان پیاوێکی وەکو قازی محەممەد خۆ دەیتوانی ڕاکە خەڵکانێکی بێوەفایان لەگەڵ کرد و کاتی خۆی پشتیان چۆڵ کرد بەڵام وڵاتەکەی بەجێ نێشتا لە سێدارەدا ئێمە پیاوی وەکو سەڵاحەدینمان هەیە هەتا دنیا دنیا شانازی پێوە دەکەین ئەوانەی کە چوون بۆ خارج هەر بڵێ ئێمە نەوەی سەڵاحەدینین ئەوانە دەست بۆ بەسینگەوە دەگرن و جێگەی شانازیە چونکە خیانەتی لە میلەتەکەی خۆی نەکردووە و سەربەرزی و گەورەی بۆ میلەتەکەی خۆی تۆما کرد ئەوە تا زانایانی ئاینی وامان هەبووە کە ئەوەندە گەل و خاکی خۆش ویستووە دینەکەی وای لێ کردووە کە پەنجا شەست ساڵ بەر لە ئێستا یەکی وەکو مەلای گەورەی کۆیە دەڵێ هەتا دەمرم لە بۆ کوردان دەناڵم عیلاجیان چۆن بکەم هاوار بە ماڵم ئەوە دینە وای لە مەلای کورد کردووە کە بڵێ هەمیشە پەژارم لە بۆ کوردانە دەبێ کەی شاد بم بە ئازادی ئەم کوردستانە ئازادی و سەربەخۆیی بڕیاری خودای ڕەحمانە یەکسانی وەکو شانە فەرموودەی پێغەمبەرمانە ئەمە چی وای لەو مامۆستا ئاینیانە کردووە غێر ئەم ئیسلام و ئیمانە وای لێ کردوون کەەوە هەستیان بەرامبەر بە میلەتەکەیان زۆر گەرم و گوڕ بێت بۆیە بەڕاستی مێژوو دیارە درشت و ورد ئاشنا یەکن ئیسلام و کورد نابێت لێک جیا بکرێنەوە کە لێک جیا کرانەوە زەلیلیمان بەدەست دێ بەسەر دێت و هەروەکو زۆر جار بینیومانە بۆیە بەڕێزان تەنانە لە شۆڕشەکانیشماندا ئەگەر تەماشاکەین کاتی خۆی ئەم شۆڕشە لە لادیەکان پێگەیوە ئەها بێوەفایی بەرامبەر بە لادیەکان دەبیندرێ لادیەکان بێنازن ئەم شۆڕشە لە مزگەوتەکان شوێنی حەوانەوە حەسانەوەی ئەوانە بووەکەوە خەباتیان بۆ وڵاتە کردووە ئەها بەرامبەر مزگەوتەکان خەڵکانێک بێوەفا و مزگەوتەکان بێنازن ئا ئەوەی وایکردووە کە لە هەندێ جار دەبینی ئینتیما بۆ ئەم نیشتیمانە و بۆ گەل و خەڵک و خاکیان لاواز بووە و کەم بۆتەوە بۆیە بەڕێزان لە کۆتاییدا ئێمە دەبێ وریابین کە وەک مەنجەڵە شیرەکەی هەوێنەکەی تیا نەبێت سەر ناگرێ و بەر ناگرێ زۆر ئەم لاولامان کرد بۆیە پێویستە جارێش کە بگەڕێنەوە بۆ مێژووی باو باپیرانمان بۆ تەقوا و لە خواترسان بۆیە پێویستە هەموومان وریا بین و سوپاسی خوای گەورە دەکەین کە لەگەڵ ئەوەیشا ئێمە نوێنەری ئێمەی کورد لە خزمەت پێغەمبەرا صلی الله علیه وسلم جابانی کوردی گاوانی کوردی جاڤانی کوردی بە هەموو زمانەکان خوێندراوەتەوە کە نوێنەری ئێمە بووە و هاوڵی پێغەمبەر بووە صلی الله علیه وسلم ئەو جابانە کە ئەو پێغەمبەرە فەرموویەتی اولی الناس بی المتقون من کانو حیث کانو نزیکترین خەڵک لە من ئەوانە کە تەقوایان هەیە ئەوانە کە تەقوایان هەیە هەر کەس بن و لە هەر شوێنێ بن دێ ئەوە تا جابانی کوردی لە پێغمبەر نزیک بۆ سەل الله عليه وسلم خۆ ئەوانە عەرەبچێتیان نەکردووە ئەوانە لە خزمەت ئیسلامدا بوون چونکە خەڵکانێک هەیە دەڵێ ئیسلام یعنی عرب چێتی نا ئیسلام ئیسلام دینێکی عالمیە دینێکی ئومەمییە بۆ هەمووانە، بە یا ایها الناس، بە یا ایها الذین آمنو خیتاب و گوتاری لەگەڵ مرۆڤەکانە، خۆ نەیگوتووە ئەی عارەبینە. بۆیە بەڕێزەکانم ئێمە شانازی دەکەین کە پێغەمبەر صلی الله علیه وسلم ئایا دەزانن پێغەمبەر جلی کوردی لەبەر کردووە؟ ئەمە جێگەی شانازییە بۆ ئێمە کە لە پێغەمبەر صلی الله علیه و سلم زلی کوردی لەبەر کردووە و ئەوەیش لە سنەنی ئەبو داودا فەرموودەکە بە ژمارە 914 بە سەنەدێکی صحیح عائشەی داشی ئیمانداران بۆمان دەگێڕێتەوە کە ئەبی جەهم بەرگ و پۆشاکێکی بە دیاری بۆ پێغەمبەر نار صلی الله علیه و سلم بەڵام بەرگەکە خەت خەت بوو پێغەمبەر صلی الله علیه و سلم ناردیوە فەرمووی ئەو بەرگەم بۆ بگۆڕن چونکە بەڕاستی ئەو خەتخەتە لە نوێژەکەم سەرقاڵی کردم وەتونی بئەنجابیەتیه فەرمووی ئەو جلەم بۆ بێنن کەوا پێی دەڵێن جلی بئەمبیجانیەتیه ئەمبیجانیە مەبەست پێ جلی کوردیە لە فەرمودەی 950دا لە دوای ئەوە عیشەی دایکی ئیمانداران دەفەرمێ و ئەخەذە کوردیەن ئەو جلەی هەڵبژارد کە جلی کوردی بوو. جلی کوردی ئەو کاتی، دیارە لەوانەیە وەکو کەوا و سەڵتە وا بووبێ، مەرج نییە وەک ئەوەی ئێستا بووبێت. و بە هەمان شێوەش ئیمام ئەحمەد لە موسنەدەکەیدا دەفەرمێ کە باسی ئەو بەرگە دەکات کە دەفەرمێت بئەنبیجانیە، دەفەرمێ وەهوە ثوب منسوب الی الاکراد، ئەوە جل و بەرگێکە کە نیسبەت درا بۆ کوردان. شانازیە ئەسحابەی کوردی شانازیە جلی کوردی کە پێ سلم بزانە لە ئیسلامدا چ خزمەتێک بە هەموو میلەتەکان کراوە نەک عرب چێتی وەکو خەڵکانێک ئاوا دانەوێت وەزەکان تێک بدن و چاواشەکاری بکەن پاشان بەڕێزەکانم ئێمە شانازی دەکەین بە زانا کوردەکانمانەوە لە جیهانی ئیسلامیدا خزمەتیان زۆر کردووە بەگەلی کورد لە هەر شوێنێکە ژیان نامەی ئەو زانانە دەنووسرە لە کتێبەکاندا باسی ئەوە کراوە کە ئەمانە کوردن، ئەمە جێگەی شانازییە، شانازی دەکەین بە زانا کوردەکانمان، ئیبن ئادەم، ئیبن خەلەکان، ئیبن تەیمییە، ئیبن سەڵاح، ئیبن خەلەکان، ئیبن المستەوفی، زانایانی شارەزووری، زانایانی دەینەوەری، مەلای گەورەی کۆیە، مامۆستای مودەڕیس، سەعیدی نورسی، هەزاران و دەیان زانای گەورە گەورەی کورد، کە گەورەترین خزمەتیان بەگەل و نیشتیمان کردووە و لە هەمووی دا دڵەوە عالمێکی کوردیە ئەمە جێگەی سەربەرزیە کە مەولانا ئیدریسی بەدلیسی بیرۆکەی فیدرالیەتی چەسپان لە نێوان عوسمانەکان و میرنشینە کوردەکاندا ئەمە گەورەییە بۆ نیشتیمان پەروەری باسمان لە نیشتیمان و خۆشەویستی نیشتیمان و نیشتیمان پەروەریە بزانە ئەوانەی ئێمە ڕاست دەکەن یان ئەوانەی خەڵکانی تر کە ئەوان دروشمیان جوانە و عملی لەگەڵ نییە نیشتیمانیشیان بەرچاوی گەنجەکان خستووە و هەروەها سەرکردەکانیشمان بە شێوەیەکی گشتی لە بنەماڵەی ئاینی هەڵکەوتوون یان لە قەبی شێخیان پێوە بووە یان لە قەبی مەلایان پێوە بووە زانایەکانیشمان لە مەحوی و نالی و جەزیری و هەرچی تۆ بیگری هەمووی لە مەدرەسەی ئاینی پێگەیشتووە بۆیە بەڕاستی جارێش کە ئەگەر بگەڕێنەوە بگەڕێنەوە بۆ قورآن و سنت ئەوە کوردستانمان خەڵک و خاکمان سەروەری و سەلامەتی خۆی پێدەبڕێت دەبا ئێمەش بە خۆماندا بچینەوە بەڕێزەکانم. دەبا ئێمەش دەبا ئێمەش هەمەڕەنگ و هەماهەنگ و هەمووهەک بین. مێروولە بین لە ڕۆیشتنا، پەپوولە بین لە نیشتنا، وەکو هەنگ بین لە ڕشتنا، وەکو کەڵ بین لە کەوتنا، وەکو شێر بین لە خەوتنا، وەکو شاخ بین لە غیرەتا وەکو باخ بین لە خزمەتا وەکو گوڵ بین لە زینەتا وەک ئاڵتون بین لە قیمەتا ڕەبانی بین لە خەڵوەتا مایەی خێر بین لە میلەتا لە خوای گەورە داواکارین خەڵک و خاک و نیشتیمانمان بپارێزێت یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت خوایە عزت بجێڕێ بۆ ئیسلام و موسڵمانان خوایە یەک ریزی و یەک دەنجی و یەک ڕەنجیمان بەنسی بکە یا ڕەب العالمین خوایە ئەم میلەتە کوردەی ئێمە مەزڵومیمان زۆر بینیوە خوا تووشی ئاوارە و دەربەدەریمان نەکەی خوایە بە خراپەی خراپەکارەمان لەگەڵ نەکەی خوایە بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوایە عاقیبەتی هەموو لایەکمان بە خێر بگێڕی خوایە ئەم میلەتەی ئێمە بە دەوڵەت و بەسەر بەخۆی خۆی بگات یا ڕەب العالمین خوایە ئەوانەی شەڕیان دەێ بۆ ئەم میلەتە تووشی شەڕیان کەی خوایە ئەوانەی خێریان دەێ بۆ ئەم خەڵک و خاکە تووشی خێریان کەی یا ڕەبی خوایە خەڵکێکی زۆر داوای دوعای خێرمان لێ دەکات نەخۆشیان هەیە یا شافی یا ڕەبی خوا شیفای نەخۆشەکانیان بدەیت یا ڕەبی خوا پیرەکانمان عقیبەت خێرکەی برایەتی و یەکڕزی و خۆشەویستی لە ناوماندا زیادکەی خوا لە گوناهی دایک و باوکمان خۆش بیا ڕەبەل عالمین خوا دایکان و خوشکامان ئیمانیان پارێزراو بێ